چەند کەس لە ئێوە ئەتانەوێ ئازاد و سەربەرز بژین؟ سوپاستان ئەکەم. چەند کەس لە ئێوە ئەتانەوێ شاد و سەربەرز بن؟ وە چەند کەس لە ئێوە ئەتانەوێ کە هەم ئازاد و سەربەرز بن و هەم شاد و بە ئومێد؟ زۆر سوپاس. بۆ شوێنێکی گونجاو هاتوون. من موعەزەمیم، مەحموودی موعەزەمی. بەخێر بێن بۆ سیمیناری گوندی خوێ یان سیمیناری خراپتر لە مەرگ چییە بەخێر بێن. سپاستان ئەکەم بۆ ئەو کاتەی کە تەرخانتان کرد و لێرە ئامادە بوون. بۆ ئەو پارەیەی کە خەرجتان کرد تا ئەم سیمینارە پێک بێت و سپاستان ئەکەم بۆ ئەو ئازایەتیەی کە نواندتان. وە دووبارە سپاستان ئەکەم گەر ئازایەتی ئێوە نەبوایە ئەم سیمینارە ڕێک نەئەخرا. مەحاڵە کە مرۆڤێک بیەوێ لە خۆی بوونەوەرێکی باشتر دروست بکات خوای گەورە بە میهرەبانی خۆی یارمەتی نەدات. تکایە سەیری کەسانی تەنیشتان بکەن و ئەگەر ڕێگە پێدراوە تەوقە بکەن و بڵێن پێ خۆشحاڵم کە لێرە ئەتبینم وەرە لەگەڵ من تەوقە بکە ببورە من ناتوانم بێمە خوارەوە پێ خۆشحاڵم کە لێرە ئەتبینم ئەو شێوازەی بۆ بەیان کردنی بابەتەکانم هەڵمبژاردووە شێوازێکە بە ناوی Accelerated Learning یان فێرکاری خێرا لەم شێوازەشما من زۆر پرسیارتان لێ ئەکەم هاوڕێیان من چی ئەکەم؟ پرسیار. پرسیار. بۆچی پرسیار ئەکەم؟ لە زمانی بیانییە دەستەواژەیەک هەیە کە ئەڵێ Question hook the mind واتە پرسیار بە مێشک ئەبێ ئەڵقەبەند بێ ئێمە چەندین جار ئەم یارییەمان ئەنجام داوە خەڵکانی سیمینارەکانی پێشوو هەموویان ئاگادارن بەڵام دیسان دووبارە یەکەینەوە زەرەری نییە ئێستا هەر بابەتێکتان پێ خۆشە بیری لێ بکەنەوە. هەر بابەتێک کە ئەتانەوێ ئازادن. ئەمڕۆ چەند شەممەیە؟ جومعەیە. ئایا بیر لەو بابەتە ئەکەنەوە؟ نا. هەر کاتێک پرسیار ئەکەن، مێشکتان لە هەموو شتێکدا ئەبڕێت بۆ ئەوەی وەڵامی ئەو پرسیارە باتەوە. نابێ لە بیرتان بچێ کەسانی سەرکەوتوو ئەو کەسانەن کە پرسیاری باش لە خۆیان ئەکەن. پرسیاری گەورە لە خۆیان ئەکەن. ئەو گەلانە سەرکەوتوون کە پرسیاری گەورە لە خۆیان ئەکەن. پرسیاری باش لە خۆتان بکەن وە خاڵێکی تر کە من زۆر داواتان لێ ئەکەم و ئەمەوێ بەشداری بکەن ئەمەیە کە دووبارەی بکەنەوە بەڵێ هاوڕێیان ئەمەوێ چی بکەن دووبارە چی دووبارە دووبارە بۆچی دووبارە لەبەر ئەوەی کاتێک من شتێک ئەڵێم یەک مانای هەیە بەڵام کاتێک کێیەوە ئەیڵێن هەزار مانای هەیە ئەڵێم من خۆمم خۆشەوێ مانای چییە؟ کەسێک بە ناوی مەحموودی موعەزەمی چووەتە ئەو سەرە و ڕاوەستاوە و پارەی لێمان وەرگرتووە، ئەیەوێ بڵێ من خۆمم خۆشەوێ. ئێستا تکایە هەمووتان بەیەکەوە و بە یەک دەنگ بڵێن من خۆمم خۆشەوێ. من خۆمم خۆشەوێ. ماناکەی زۆر جیاوازە. ئەو شتەی کە من ئەیڵێم جیاوازە لەو شتەی کە ئێوە ئەیڵێن، بۆیە من تکاتان لێەکەم دووبارەی بکەنەوە تا بابەتەکان لە مێشکتاندا بمێنێتەوە. ئێستا بۆچی من شێوازی فێرکردنی خێرام هەڵبژاردووە؟ چونکە ئێوە لێرە ئامادەن و پارەتان داوە و کاتتان تەرخان کردووە تاوەکو شتێک فێر بن، وە ئەوە ناکرێت مەگەر ئێوە لە سیمینارەکەدا بەشداری بکەن، ئێرە خوێندنگا نییە، خوێندنگا نییە کە من شتێک بڵێم و ئێوە گوێ بگرن، پێویستە هەموومان پێکەوە فێر بین. ئێوە ئامادەن بۆ گۆڕانکارییەکی قووڵ لە ژیانتانا؟ بەڵێ. دەستی ڕاست بۆ دواوە، هەناسەی قووڵ، ئاگاداربە بەر کەسی پشتەوە نەکەوێ. وەکو یاریزانانی کاراتی ئەڵێن چی؟ هی! یەک، دوو، سێ، هی! ماشااللە، چەپڵەیەک بۆ خۆتان. ئافەرین، ئافەرین. بەڵام سیمیناری گوندی خوێ بەخێر بێن هاوڕێیانی خۆشەویست بەڕێزان هەندێکیش کە مرۆڤەی کات بۆ خۆی هەستێکی بەهێز و جوانتری هەیە یەکێک لەو سیمینارانەی کە من خۆم زۆر بڕوام پێ هەیە سیمیناری گوندی خوێە ژیانەکان ئەگۆڕێت. ئێوە لە کۆتایی ئەم سیمینارەدا بە دڵنیاییەوە ئەو مرۆڤەی پێشووتر نین. بەڵێنتان پێیەم. پێتان خۆشە چیرۆکێکتان بۆ بگێڕمەوە؟ بەڵێ. ئافەرین. ئەم چیرۆکە ئەگەڕێتەوە بۆ سی و پێنج ساڵ بەر لە ئێستا. من خوێندکاری زانکۆ بووم. لەلایەن زانکۆی تارانەوە کۆمەڵێک لە خوێندکارەکان لە دوو پازدە بۆ سەفرەیەکی باکوور لە ڕێگای فیروز کێوەوە ئامادە کراین. بەڵێ ئامادە کراین. کاتێک کە شاری وەرامینمان بەجێ هێشت، پاش ماوەیەک یەکێک لە خوێندکارەکان وتی، هاوڕێیان لێرەدا گوندێک هەیە ناوی گوندی خوێیە، با بچین بیبینین. ئێمەش حەزمان کرد. دوایی سەرپەرشتەکەمان وتی کێشە نیە با بڕۆین گوندی خوێ ببینین. هاوڕێیان گەشتینە گوندی خوێ. گوندی ڕۆحەکان. خانووی لە گڵ دروستکراو، نە دارێک، نە پەلەوەرێک، نە سەگێک، نە پشیلەیەک. وشک و بیابان. دایک و کچێک سەرنجیان ڕاکێشا لە ناو دەسکەوانە بەردی خوێیان ئەکوتا. پرسیارم کرد ئەرێ ئەوانە چی ئەکەن؟ وتیان بەردی خوێ ئەهێنن و پاشان وردی ئەکەن و ئەیفرۆشن. منیش وتم خۆ خوێ لێرە نرخێکی وای نییە. ئەمانە ئەبێت چەنێک بەردی خوێ ورد بکەن تاکو ژیانیان بەڕێوە بچێت. نەداریەکی قورس دڵم هاتە ژان ئێستاش کە بۆ ئێوەیە جێڕمەوە بە تەواوی ئەو هەژاری و داماویە هەست پێیەکەم و دەنجی ئەو باە ئەبیستم زۆر ناخۆش بوو بەلامەوە و کاری تێکردم پاسەکەمان کەوتە ڕێ و ئێمە لە ڕێگەی فەیروزکوهەوە بەرەو باکوور ڕۆیشتین. بەدەم ڕێگەوە بەردەوام بیرم سەرقاڵی ئەم بابەتە بوو، بیرم لە ژیانی ئەو دایک و کچە ئەکردەوە. کاتێک گەیشتینە سەر ڕێگەی باکوور، ئەو هەموو سەوزەڵانییە، ئەم هەموو گوڵ و گوڵزارە، بە خۆمم وت، بۆچی ئەوان ئەو شوێنە بەجێ ناهێڵن؟ بۆچی نایەن بۆ ئێرە؟ لێرە دارستانی لێیە، باڵندەی لێیە، ئاوی لێیە. تا ئەگەر بڕیارە بمرن لە تینوانا نەمرن؟ ئەم پرسیارە بەردەوام لە مێشکما هاتووە چوو. ئێستا با ئەم پرسیارە لە ئێوەش بکەم، بۆچی ئەوان گوندی خوێیان بەجێ نەئەهێشت؟ ئەترسن، ڕاهاتوون، چیتر ئێوە بیڵێن. شوێنێکی تر نازانن؟ شوێنێکی تر نازانن ئافەرین گیان. ئامانجێکیان نیە. ئامانجێکیان نیە ئافەرین کچەکەم سوپاس هەر بژیت سوپاس. لەو بارودۆخە ڕازین. لەو بارودۆخە ڕازین. هۆگری گوندەکەیانن. هۆگری گوندەکەیانن. نایانەوێت بگۆڕێن. نایانەوێت بگۆڕێن. مێشکیان سنوردارە. مێشکیان سنوردارە. یادەوەریان هەیە. بە هەر جۆرە هۆکارێک بە هەر جۆرە هۆکارێک لە گوندی خوێدا ئەژین. کاتێکیش خەڵکی وڵاتێک یان شارێک لە گوندی خوێدا بژین ئەو شار و وڵاتەش لە گوندی خوێدایە. ئەگەر هەموو خەڵکی جیهان لە گوندی خوێدا بژین، کە بەڕای من هێشتا لە گوندی خوێدا ئەژین، ئەوسا جیهانیش لە گوندی خوێدایە. ئێمە لە گوندی خوێداین بە سەرنجدان لەو توانا و ئامرازانەی لەبەردەستماندان. هەموو هەوڵی من لەم سیمینارەدا ئەوەیە، داواکارم لە ئێوەش یارمەتیم بەن سەرەتا گوندی خوێیەکانتان بناسن، بە هەر چۆنێک و بە هەر شێوەیەک بووە بە زووترین کات لێی بێنە دەرەوە، کاتێکی زۆرتان نەماوە. پرسیاری من ئەوەیە لە ئێوە ئەتانەوێت لە گوندی خوێدا بژین؟ نەخێر. ئەتانەوێت یان نا؟ نەخێر. ئەگەر ناتانەوێت تکایە هەستنە سەر پێ. سوپاس. دەست لەسەر دڵتان دابنێن لە سەرەتای سیمینارەکەدا پەیمان لەگەڵ خودا ببەستن. خودایە. خودایە. پێکەوە. خودایە. خودایە. یارمەتیم بە. یارمەتیم بە. تا بزانم. تا بزانم. دونیا هەر ئەوە نییە. دونیا هەر ئەوە نییە. کە من ناسیومە. کە من ناسیومە. خودایە. خودایە. یارمەتیم بە. یارمەتیم بە. تا گوندی خوێیەکان. تا گوندی خوێیەکان. بناسم و یارمەتیم بە تا ئەو شوێنانە بە خێرایی جێ بهێڵم. من ئەتوانم. دەستێ بە لە دەستی هاوڕێکەی تەنیشتت بڵێن من ئەتوانم. بە تونی بادەنگی بێ بە جۆرێک دەنگ باتەوە. فەرموون. ئێوە وەرنە پێشەوە دانیشن. فەرموون فەرموون وەرە پێشەوە دانیشن. ئەو کورسیانەی پێشەوە پڕ بکەنەوە. باشە ئەڵێن لە گوندی خوێدا ئاژین لە کوێوە بزانین لە گوندی خوێدا ئاژین؟ ئەگەر ئێوە لە کاتی بەڕێوەچوونی ڕێورەسمە ئاینی و مەزهەبیەکاندا بە شەقامەکاندا بگەڕێن ئەبینن نووسراوە کۆمەڵی پرسەدارانی بۆ نموونە فڵان نیشتەجێی تاران دەستەی پرسەدارانی ئازەری، کرمانی، ئاشتیانی، دانیشتووی تاران ئەگەر بچنە ڤەنکۆڤەر یان ئەمریکاش ئەڵێن ئێرە چانیتانە، شوێنی کۆبوونەوەی چینییەکان، ئێرانییەکان لەوێ کۆ ئەبنەوە، عەرەبەکان لێرە کۆ ئەبنەوە، بۆچی ئێمە پێکەوە کۆ ئەبینەوە؟ بۆچی تێکەڵی ئەوان نابین؟ لە چی ئەترسین؟ لە نەناسراوەکان لە تەنیایی ناتوانین پەیوەندییان لەگەڵ ببەستین. سوپاس. قبوڵمان نەکەن. قبوڵمان نەکەن. دەست بنێن بە ڕوومانەوە. دەست بنێن بە ڕوومانەوە. ئاسایش. ئاسایش. هەموو ئەمانە سەرەتاکەی چییە؟ ترس. چییە بەڕێزان؟ ترس. هەر ترسە. بەڵێ. هەمووشی خەیاڵاتە ئەترسین ڕەتمان بکەنەوە ئەترسین بوارمان پێ نەدەن ئەترسین حسابمان بۆ نەکەن لەسەر ئەو ترسەیە کە ئەو کۆمەڵانە دامەزرێنین کە ئەچینە وڵاتێکی تر خۆمان جیا ئەکەینەوە دورگەیەک لە ناوەڕاستی زەریایەکا دروست ئەکەین لە جیاتی ئەوەی بچین تێکەڵیان بین شتیان لێوە فێر بین یان فێریان بکەین خۆمان جیا ئەکەینەوە ئەمانە گوندی خوێن ئەو گوندی خوێانەی لەگەڵ خۆمان ئەیبەین. لەژێر ناوی خۆشویستنی نیشتیمان و بیروباوەڕدا، لەجیاتی ئەوەی شتی نوێ فێربین، هەمان شتەکانی خۆمان دووبارە ئەکەینەوە. سەرەتای هەموو ئەمانە چییە؟ ترسە. ئەمڕۆ ئەو ڕۆژەیە کە ئێمە پێویستە ئەوانە بناسین و دواجار یەک بە یەک لەناویان بەرین. ڕێگەچارەشتان پێ ئەڵێم. نیشانەکانی ژیان بەسەربردن لە گوندی خوێدا چین؟ هەموو ڕۆژێک هەر ئەو کارانە ئەکەیت کە دوێنێ ئەنجامت داون. هەموو شەوێک ئەو ئاکامەت ئەبێت کە شەوی ڕابردوو هەتبوو. ژیانی دووبارەکردنەوەی دووبارەیە. نا ژیان دووبارە کردنەوەی دووبارە نییە، من جیرۆدەی گوندی خوێ بووم و دوور لە ڕووتان وەک ئەسپی ئاش هەر ئەسوڕێمەوە، ژیان دووبارە کردنەوە نییە، من شتێک دووبارە ئەکەمەوە بە ناوی ژیان، چونکە ژیان زۆر گەورەیە زۆر فراوانە، با فێر بین با فێری ژیان بین با تواناکانی خۆمان بناسین بزانین ئێمە کێین. فێربین کە دونیا هەر ئەوە نییە من تێگەیشتووم. حەزەکەن چیرۆکێکتان بۆ بژێڕمەوە؟ بەڵێ. زۆر باشە، بەسەرچاو. من لە شوێنی کارەکەمدا حەوزێکی شووشەی ماسیم داناوە. کوڕەخاڵەکەم کاتێک دەستی کرد بە دروستکردنی ئەو حەوزانە، من لە سەرەتای کارەکەیدا و بۆ هاندانی ئەو حەوزێکم لێ کڕی. دوو ماسیم لەناو حەوزە شووشەییەکەدا ڕاگرتبوو. چەند ماسی؟ دوو ماسی، بۆ ئەوەی بە تەنها نەبن. هاوکارێکی ئینگلیزم هەبوو، جارجارە بۆ کاری بازرگانی سەردانی ئەکردم، ناوی جێف بوو. بەیانی ئەکات بۆ نووسینگەکەم و لەکاتی قاوە خواردنەوەدا. لەکاتی قاوە خواردنەوەکەدا بە گاڵتەوە وتی، مەحموود ئەم دەریاچەیەت بۆ چییە؟ پاشان پێکەنی. وتم، جێف، ئەزانی بۆچی ئەمەم لێرە داناوە؟ ئەم ماسیانە وا ئەزانن دونیا هەر ئە ئەم حەوزەیە. ئەم ماسیانە وا ئەزانن دونیا هەر ئەم حەوزەیە. من ئەم حەوزەم لێرە داناوە و هەموو بەیانیەک سەیری ئەکەم بۆ ئەوەی بیرم نەچێت کە دونیا هەر ئەم نوسینگەی من نیە دنیا هەر کۆمپانیاکەی من نیە بۆیە من هاتوم بۆ هەندەران بۆیە ئەچم بۆ هەموو شوێنێک و لە هەر جێگەیەک دەرفەتێک بۆ فێربون هەبێت بۆیە چم خوشکان برایان بەڕێزان دونیا هەر ژوورەکەی ئێوە نییە دونیا نوسینگەکەتان نییە کۆڵانەکەتان نییە شەقام و شار و وڵاتەکەتان نییە تەنانەت کیشوەرەکەشتان نییە دونیا زۆر گەورەترە ئێستا سەلمێنراوە هەموو ئەو مادانەی لە سەرەتاوە تا هەنووکە مرۆڤ دۆزیونیەتیەوە لە سەدا دوو تا لە سەدا سێی مادەکانی دونیایە و نزیکەی لە سەدا پانزە تا لە سەدا حەڤدە بە تەواوەتی ژمارەکەی نازانم دژە ماددەیە و زیاتر لە سەدا هەشتای دونیا ماددەیەکە ئێمە نایناسین شتێکە کە پێی ئەڵێن ماددەی تاریک ئەمەش ڕێژەیەکی زۆرە ئێمە وا ئەزانین دونیا هەر ئەو شوێنەیە کە ئێمەی لین و دەستبەرداری ئەم حەوزی ماسیە نابین. دونیا حەوزی ماسی نییە و من و ئێوەش ماسی نین. من ئەگەر لە جێگەی ئەو ماسیە بوومایە باز مەیایە دەرەوە. لانیکەم لە دوایین ساتەکانی ژیانما شتێک لە دنیا جگە لە ئاو تاقی ئەکەمەوە و هەست پێ ئەکەم. بەڵێ هەستی پێ ئەکەم. لانیکەم شتێک زیاتر لە ماسیەکانی تر ئەزانم. ئەمە ئەو کارەیە کە ئەبێ ئێمە بیکەین. هاوڕان لەگەڵم؟ بەڵێ. دە تکایە هەستنە سەر پێ. دەست لەسەر سنگ. لە قوڵایی دڵەوە داوا لە خوا بکەن یارمەتیتان بات. خودایە. یارمەتیم بە. تا لە شکۆ و. گەورەی ئەو جیهانەی بەدیت هێناوە. تێبگەم. یارمەتیم بە تا لە مەزنی و شکۆمەندی ئەو جیهانەی کە لە بوونی مندا بە خەڵات پێت بەخشیوم تێبگەم یارمەتیم بە. تا لە حەوزی شووشەی دووبارەبوونەوەی ڕۆژەکانم بێمە دەرەوە، دەستێ بە لە دەستی هاوڕێکەی تەنیشت و بڵێ منەتوانم. لە بیرم دێ کاتێ مناڵ بووم، لە سەردەمی تەمەنی مناڵی و نەوجەوانیما، ئەو دایکانەی شیریان بە مناڵەکانیانەدا لە پاش ماوەیەک دەرمانێکی تاڵیان لە سینەیانەدا من زۆرم پێ سەیر بوو لە خۆمە پرسی مەگەر ئەم دایکە مناڵەکەی خۆش ناوێت بۆچی گۆی مەمکی بۆ مناڵەکەی تاڵەکات تا ئەم مناڵەی تر نەیگرێت و شیر نەخوات پاشان بۆم دەرکەوت کە عەشقی ئەو دایکە عەشقی ئەو دایکە بۆ مناڵەکەی لەوە تێیگەیاندووە کە گەشەکردن و گەورەبوون لەوەدایە کە واز لە سینەی دایکی بهێنێت. ئەم مناڵە ئەبێ گەورە بێت، ئەبێ پێ بگرێت، ئەبێ فێری نانخواردن بێت. بۆ ئەمەش چارەیەکی نییە جگە لەوەی ئەم شوێنە دڵنیایە جێبهێڵێت و لەگەڵ ترسەکانیدا ڕووبەڕوو بێتەوە، لەگەڵ گۆڕانەکان ڕووبەڕوو بێتەوە، بچێتە ناو ژیانێکەوە کە بۆ ئەو دروست کراوە. ئەو دایکەی زۆر مناڵەکەی لە باوەشەگرێت ئەسڵەن مناڵەکەی پێ ناگرێت کاتێک زۆر پشتی کەسێک بگریت پێیەکانی دەرونی لاوازە بێ ئەمە ژیان نییە زۆربەی ئەوانەی معتا دەبن زۆربەی ئەوانەی لە ژیانیاندا زۆر ناڕەحەتیە بینن کەسانێکن کە بۆ ژیان پەروەردە نەکراون بەڵێ پەروەردە نەکراون ناڵێن بۆ ژیان دروست نەبوون سروشتی مرۆڤ بۆ ئەوەیە کە بژی پەروەردە نەکراون بۆ ژیان هەرچیەکی ویستووە بەدەستی هێناوە بە سانایی بە ئاسانی دایە جیان بابە جیان هەمووان لە خزمەتی دابوون ئێستا ئەبێ لەگەڵ گۆڕانەکان ڕووبەڕوو بێتەوە یەکێکیشیان لە دەستدانی دایک و باوکە ناتوانێ خۆی ڕابێنێت تووشی خەمۆکی ئەبێت. چ وەختێ گەورە ئەبیت و پەی بە مەزنبوونی خۆت ئەبەیت چ وەختێ؟ پێتان بڵێم؟ کاتێک کە ناوچەی دڵنیایی ئێستات بەجێ بهێڵی، هەر کاتێک توانیت لەم ناوچەی دڵنیاییەت بێیتە دەرەوە تازە خەریکی گەورە ئەبیت، هەرچی زیاتریش بێیتە دەرەوە زیاتر گەورە ئەبیت، هەرچی زیاتر بڕۆی زیاتر گەورە ئەبیت، ئەمەش خەسڵەتی دونیایە، خەسڵەتی ژیانە. کاتێک گەورە ئەبیت و پەی بە مەزن بوونی خۆت ئەبەیت کە گۆڕانکاریەکان لە خراپترین هەل و مەرجا بە زەردەخەنەیەک قبوڵ بکەیت ئەوسا گەورە ئەبیت ئەگینا بە بچوکی ئەمێنیتەوە ئەو بازنەی دڵنیاییەی ئێمە باسی ئەکەین هێڵێکە بۆ نمونە کە باسی ئەکەین من ئەڵێم کاکە ئێستا وەرە واز لەم هێڵە بێنە وەرە دەرەوە لێی ئەم دیوارە چ دیوارێکە بەڕاستی دیواری ڕاستەقینەیە؟ چ شتێک نایەڵێت من بجوڵێم؟ چ شتێک دەبێتە هۆی ئەوەی من ڕاوەستم؟ بیرکردنەوەکانمان. بیرکردنەوەکانمان، ئافەرین! چیتر؟ بیرکردنەوەکان. ئافەرین! بیرکردنەوەکان. بیروباوەڕ. بیروباوەڕ. ترسەکان. ترسەکان. دابونەریت. دابونەریتەکان، ڕەفتارەکان، ئەو ڕەفتارانەی ئەینوێنین ئەگەر تۆ بەیانیان سەعات دە لەخەو هەڵسی لەجیاتی سەعات پێنج یان شەش یان هەشت ژیانت بەجۆرێکەبێ بەڵام ئەگەر مەلابانگان لەخەو هەڵسی جۆرێکی ترەبێ ئەگەر زوو بێیتە دەر لەماڵ ئەگەر وەرزش بکەیت ئەگەر ئاگات لەخواردن بێت ژیانت ئەگۆرێت ڕەفتارەکان کاریگەریان هەیە لەسەرمان. ئایینەکان، کەلتوورەکان، بۆچی هەندێک نەتەوە دەوڵەمەندن؟ بۆچی هەندێک ئایین سەرکەوتووترن لەگەڵ ئەوەی کە هەمووشیان لەلایەن خودای یەکتاوە هاتوون؟ بۆچی شوێنکەوتووانی هەندێک لە ئایینەکان لاوازن؟ بۆ هەر شوێنێک ئەچن نەخۆشی بەدوایانەوەیە، هەژاری بەدوایانەوەیە. ئەم دیوارانەی ئێستا ئێمە بینیمانن، کامەیان، کامەیان دیواری ڕاستەقینەیە، واتە بلۆک و چیمەنتۆیە؟ هیچ کامیان. ئەمانە لەکوێدان؟ شوێنی ئەم بەربەستانە لەکوێدایە؟ لەسەری ئێمەیان. ئافەرین، لەسەری ئێمەدان، لە مێشکی ئێمەدان. لێرەدان. کەواتە ڕێژەی گەورەبوون و سەرکەوتنی تۆ لەکوێدا پێناسە ئەکرێت؟ بەدەست نیشانم بەن. لێرەدایە، نەوەک لەدەرەوە. کاکە ڕێگە نادەن من گەشە بکەم. ئێ من ئەمەوێ ساماندار بم بەڵام نابم ژنەکەم ناهێڵێت ئەم منداڵانە ناهێڵن دەوڵەت ناهێڵێت ئەمریکا ناهێڵێت ئینگلیز ناهێڵێت یابان ناهێڵێت ئەمانە لە کوێدان لەسەری ئێمەدان ئەوانەی لە سیمیناری شادومان و ساماندار بن بەشداریان کرد ئەزانن هەرچی بە مێشکتدا بێت لە دونیای واقیعدا ئەیبینیت دونیای دەرەوە جیلوەیەکە لە دونیای ناوەوەت هەرچی بە مێشکتدا دێت لە دەرەوە ئەیبینیت درەنگ یا زوو ئەو کەسەی کە ئەڵێت من بێ شانسم من بەدبەختم هیچ چارەیەکی نیە جگە لەوەی لە دەرەوە بەدبەختی بدورێتەوە ئەو کەسەی کە ئەڵێ من ناتوانم دەی ناتوانێ یەکێ لە گەورەکان ئەڵێت ئەوانەی کە ئەڵێن ئەبێت و ئەوانەی کە ئەڵێن ناشبێت هەردووکیان ڕاستەکەن بۆ ئەو ئەبێت و بۆ ئەم نابێت چونکە وایەوێ ئەیەوێ کە نەبێت ئێمە لێرە کۆ نەبووینەتەوە، ئێمە لێرە کات و وزە بە فیڕۆ نادەین، پارە بە فیڕۆ نادەین بۆ ئەوەی کە نەبێت، ئەبێ ببێت و ئەشبێت. لە کۆتایی ئەم سیمینارەدا ئێوە کۆمەڵێک ڕێگا ئەخەنە بەردەم مێشکتان و ئەیدۆزنەوە و هەنگاوی بۆ ئەنێن. نەوەک هەر تەنها چارەنووسی خۆتان، چارەنووسی زۆر کەس ئەگۆڕێت. بەڵام سەرەتای هەر گۆڕانێک لە کوێوەیە؟ لە کوێوە؟ لە خۆمەوە. بڵێن لە منەوەیە. لە کوێوە؟ لە من. ئەم منە ئەبێ بگۆڕێت تا دونیا بگۆڕێت. بەڵام ئێمە چاوەڕێین کەسێکی تر بگۆڕێت. بۆ نموونە بێنە بەردەم ماڵمان و پێمان بڵێن بەڕێز ئێمە تۆمان کەشف کرد وەرە با ئەم پارەیەت بەینێ. ئەگەر ئەتانەوێ چاوەڕوان بن بەڵام کەس نایەت. دەعوەتنامەیەکی لەم جۆرەت هیچ کات بۆ نایەت. گۆڕانکاریەکان لە کوێوە دەست پێەکەن؟ من. من. لە کوێوە؟ من. چ کەسێک ئەبێ سەرەتا بگۆڕێت؟ من. کەی ئەبێ دەست بە گۆڕان بکەین؟ هەر ئێستا. بەڵێ هەر ئێستا. ئامادەن؟ بەڵێ. دەستان بۆ دواوە. هەناسەیەکی قووڵ. یەک. دوو. سێ. من. ماشااللە.